بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمی زاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئەم قورئانە کتێبێکە دامان بەزاندووە بۆت ئەی محەممەد تا خەڵکی لە تاریکیەکانی بێباوەڕی و نەزانی و سەر لێ شێواوی دەربهێنیت بەرەو نور و ڕێبازی ڕۆشنایی ئیمان بە ویستی پەروەردگاریان تا دەگەنە ڕێبازی ڕاستی خدای باڵا دەست و شایستەی سوپاس گوزاری ئەو خودایەی کە هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە هەر ئەو خاوەنیانە هاوار و ئاه و ناڵە بۆ ئەو کەسانەی کە بێ باوەڕن لە سزایەکی زۆر توند و تیژ ئەوانەی کە ژیانی دنیایان لەلا بە نرختر و خۆشەویسترە لە ژیانی جیهانی دوایی هەمیشە بەربەس دەخەنە بەر ڕێبازی خودا و دەیانەوێت لە ڕێڕەوی خۆی دەربچێت و بترازێت یاخود پەسندە لایان بەڵام بە مەرجێک لە خزمەت پلان و نەخشەی ئەواندا بێت ئا ئەوانە لە گومڕایەکی قوڵ و بێ سەر و بندا سەرگەردان و دەمێننەوە ئێمە هیچ پێغەمبەرێکمان ڕەوانە نەکردووە تەنها بە زمانی قەومەکەی نەبێت یەکێک بووە لە خۆیان و بە زمانی ئەوان دواوە تا هەموو شتێکیان بۆ ڕوون بکاتەوە ئینجا خودای گەورە ئەو کەسەی گومڕا کردووە کە ویستویەتی چونکە گوێی بۆ بانگەوازی حەق نەگرتووە ئەوەشی کە ویستویەتی هیدایەتی داوە پەروەردگار پاڵپشتی ژیر و هۆشمەندانە ئەو زاتەش باڵا دەستە ویستی ئەو لەسەر و هەموو ویستەکانەوەیە دانایە و دەزانێت چێ شایستەی ئەو ڕەحمەتە بنرخەیە سوێند بە خودا بەڕاستی ئێمە موسامان ڕەوانە کرد هاوڕێ لەگەڵ معجزەی زۆردا فەرمانمان پێدا کە قەوم و عشرەتت لە تاریچەکان ڕزگار بکە و بەرە و نور و ڕووناشی بیان بە ڕۆژەکانی خدایان بۆ بهێنەرەوە یاد ئەو ڕۆژانەی کە تۆڵەی لەبێ باوەڕان سند و ئیماندارانی سەرخست بێگومان ئا لەو بەسەرهاتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ هەموو ئەو کەسانەی کە زۆر خۆگرن لە کاتی تنگانەدا زۆر سپاس گوزاریشن لە کاتی خۆشیدا یادیان بهێنەرەوە کاتێک موسا بە قەومەکەی وت یادی ناز و نیعمەتەکانی خدا بکەنەوە لە سەران کاتێک لە دار و دەستەی فرعون ڕزگاری کردن کە بە ناخۆشترین شێوە سزای دەدان کوڕانی ئێوەیان سەردەبڕی و ئافرەتانی ئێوەیان دەهێشتەوە بۆ کارەکەری بێگومان ئا لەو پێشهاتانەدا بەڵا و تاقیکردنەوەیەکی گەورە لەلایەن پەروەرگارتانەوە بۆتان ساز درابوو لەیاتان بێت کە پەروەردگارتان بڕیاری داوە سوێن بە خوددا ئەگەر سوپاس گوزار و شکرانە بژێر بن ڕسق و ڕۆزی و ناز و نیعممەتتان بەسەردا دەڕژێنم و زیادی دەکەم بەڵام ئەگەر ناشکر و سوپاس ناپەزێر بن بەڕاستی ئەو کاتە ئیتر تۆڵە و سزای من زۆر بە ئازار دەبێ موسا وتی خەڵچینە ئەگەر ئێوە و هەموو دانیشتوانی سەرزەوی بەگشتی خدا نەناس و بێباوەڕ بن ئەوە بێگومان هەر خۆتان زەرەر دەکەن چونکە خدا هەر خۆی بێنیازە و شایستەی سوپاس باشە ئایا هەواڵی قەومە پێشوەکانتان پێ نەگەیشتووە قەومی نوح و عاد و ثەمود ئەوانەشی کە لە دوای ئەوانەوە هاتوون تەنها خودا نەبێت کەس نازانێت چەند دەبوون و چیان بەسەر هاتووە ئەوانە پێغەمبەرەکانیان بە بەڵگەی زۆرەوە هاتن دووپاتیان دەکردەوە کە پێغەمبەری پەروەردگارن کەچی خوددانە ناسان یان بەدەستیان ئاماژەیان دەکرد بۆ پێغەمبەران کە بێدەنگ بن یاخود دەستیان دەبرد بۆ دەمی خۆیان و دەیان کردە فیکە و هۆسە و گاڵتەجاڕی و دانوت بێگومان ئێمە باوەڕمان بەم پەیام و بەرنمەیە نییە کە بە ئێوەدا ڕەوانە کراوە بەڕاستی ئێمەش لە دوو دڵ یەکداین کە خەڵکیش دەخاتە گومانەوە لەوەی کە ئێوە بانگەوازی ئێمەی بۆ دەکەن. پێغەمبەرانیان وتیان، باشە ئاخر گومان لە چی دەکەن؟ ئایا لە خودای پەروەردگاردا گومان هەیە؟ بەدیهێنەری ئاسمانەکان و زەوی؟ ئەو زاتە بانگتان دەکات بۆ ئەوەی لێتان خۆش ببێت، بۆ ئەوەی لە هەڵە و گوناهەکانتان چاوپۆشی بکات و مۆڵەتیشتان دەدات تا کاتێکی دیاریکراو، کەچی خودا نەناسان ڕوو بە پێغەمبەران وتیان، ئێوە تەنها بەشەرن وەکو ئێمە هیچی تر نین لەباتی سوپاسی خدا بکەن کە ئەوەندە ئادەمیزاد ڕێزدارە نوێنەر لە خۆیان هەڵدەبژێرێت کەچی ڕەخنەیان گرت و وتیان ئێوە دەتانەوێت ڕێگر و دژ بەوە بن کە باو و باپیرانمان دەیان پەرست دەیەگەر ڕاز دەکەن بەڵگەیەکی ئاشکرامان بۆ بهێن و نیشانمان بدەن پێغەمبەرانیان پێیان وتن ئێمە تەنها بەشەرێکین وەکو ئێوە و هیچی تر بەڵام خدا ویستی هەر کەسێکی ببێت لە بەندەکانی خۆی منەت دەخاتە سەری هەڵیان دەبژێرێ بۆ گەیاندنی پەیامە پیرۆزەکەی ئێمە بۆمان نەبووە هیچ بەڵگە و معجزەیەکتان بۆ بهێنین مەگەر بە ویست و مۆڵەتی خدا نەبێت دەبا ئەوانەی کە ئیماندارن هەر پشت بە خدا ببەستن جا ئەوە چیمان هەیە ئێمە ئەگەر پشت بە پەروەردگاری مەزن نەبەستین لە کاتێکدا کە بەڕاستی ئەو زاتە هیدایەت و ڕێنمووی کردوین بۆ هەموو ڕێگە و ڕێبازێکی چاک و بەسوود مەرج بێت لە بەرامبەر ئەو هەموو ناخۆشی وازارەوە کە ئێوە بۆ ئێمەتان پێشهێنا خۆگر و بە ئارام بین دەبا ئەوانەی کە پشتیوانیان پێویستە هەر پشت بە خوددا ببەستن ئەوانەشی کە بێ باوەڕ بوون بە پێغەمبەرانی خۆیانیان وت ئەگەر کۆڵ نەدەن بەڕاستی لە وڵاتمان دەرتان دەکەین یان دەوێت بێنەوە ڕیزی ئاینەکەی ئێمە ئەوسا پەروەردگاریان پەیامی بۆ ناردن کە دڵنیابن ئێمە ستەمکاران بەم زوانە لەناو دەبەین و دەیان فەوتێنین بێگومان نیشتەجێتان دەکەین لەو وڵاتەدا لە دوای ئەوان ئەوەش بۆ هەموو ئەو کەسانەیە کە لە وەستانیان لە بەردەم دەسەڵاتی مندا دەترسن و لە هەڕەشەکانی من بیم و ترسیان هەیە ئەو سایتر پێغەمبەران داوای سەرکەوتنیان لە پەروەردگاریان کرد و هەموو زۆردار و ستەمکار و سەرسەخت و دڵڕەشێک نائومێد و مایە پووچ هەریەک لەوانە لە داهاتوودا دۆزەخ چاوەڕێیەتی و تێیدا کێم و زوخاوی دەرخوار دەدرێت. جا ئەو کێم و زوخاوە قوم قوم بە ناچاری دەخواتەوە و بە ئاسانی بۆی قووت نادرێت، مەرگیش لە هەموو لایەکەوە هێرشی بۆ دەهێنێت، کەچی ناژمرێت. لەوە دواش سزا و ئازاری هەمەجۆر و ناخۆش و گران یەخەی بەرنادات. نمونەی ئەوانەی کە باوەڕیان نەهێناوە بە پەروەردگاریان، کردەوەکانیان وەکو خۆڵەمێشێک وایە کە لە ڕەشەبایەکی سەخت لە ڕۆژێکی گەردەلوولدا بە توندی لێی بدات، لەو هەوڵ و کۆششەی کە داویانە بۆ دنیا هیچیان دەست ناکەوێت، ئا ئەوەیە گومڕایەک کە لە حەق و ڕاستیەوە دوورە. ئایا نەتبینیوە و نەتزانیوە کە بێگومان خدا ئاسمانەکان و زەوی لەسەر بنچینەی حەق و ڕاستی بەدیهێناوە ئەگەر بیەوێت ئەوە ئێوە لەناو دەبات و ناتان هێڵێت و کەسانی تازە دەهێنێتە کایەوە ئەو گۆڕانکاری و ئەو جۆرەشتانە لای خدای بەدەسەڵات گران نییە و زۆر ئاسانە ئەو ڕۆژەی کە قیامەت بەرپا دەبێت هەمووان لەبەردەم دەسەڵاتی خودادا دەردەکەون ئینجا لاواز و بێدەسەڵاتەکان ئەوانەی کوێرانە شوێن ملهوڕ و ستەمکاران کەوتبوون دەڵێن بەوانەی کە خۆیان بەزل و گەورەدانا بوو بێگومان خۆ ئێمە شوێن ئێوە کەوتبووین ئێمە گوێڕایەڵ و فەرمان بەرداری ئێوە بووین جا ئایا ئێوە ئەمڕۆ ناتوانن هەوڵێک بدەن تا ئەندازەیەک سزای خوددا لەسەرمان کەم ببێتەوە لە وەڵامیان داوتیان ئەگەر خدا هیدایەتی ئێمەی بدایە ئێمەش هیدایەتی ئێوەمان دەدا ئەڵبەت ڕوون و ئاشکرایە کە ئەوانە بە دەسەڵاتدار و بێدەسەڵاتیانەوە لە دنیادا نەک هیدایەتیان نەدەویست بەڵکو دژی دەوەستان و پیلانیان دەجێڕا ئیتر چۆن خدای گەورە هیدایەتی ئەو جۆرە کەسانە دەدات خۆ هیدایەت بە زۆر نییە ئێستاش بۆ ئێمە چۆن یەکە هاوار و ئاه و ناڵە بکەین یان دام بە خۆدا بگرین چارمان نییە و ڕزگاربوونمان ئەستەمە کاتێ هەموو شت تەواو دەبێت بەهەشتیەکان دەچنە بەهەشتەوە و دۆزەخیەکان دەخرێنە دۆزەخەوە شەیتان بە فەرمانی خوددا دێتە قسە و ڕوو بە پێی ڕەوانی دەڵێت بەڕاستی خوددا بەڵێنی ڕاست و دروستی پێڕاگەیاند بوون منیش بەڵێنی درۆ و نادروستم پێدان و جاتوانیم گومڕاتان بکەم و لە ڕێبازی ڕاست وێڵتان بکەم و نەبێت من هیچ زۆر و دەسەڵاتێکم بەسەر ئێوەدا هەبوو بێت جگە لەوەی بە وەسوەسە و خەتەرە و خەیاڵ بانگم کردن بۆ خودانەناسی و تاوان ئێوەش بەدەممەوە هاتن و بە قسەتان کردم ئیتر سەرزەنشت و لۆمەی من مەکەن بەڵکو و سەرزەنشت و لۆمەی خۆتان بکەن کە ئاوا جێلانە بێبیرکردنەوە بە قسەتان کردم ئەمڕۆ من ناتوانم بەهانە و هاواری ئێوەوە بێم ئێوەش ناتوانن بەهانە و هاواری منەوە بێن بێگومان من باوەڕم نەبوو بەوەی کە کاتی خۆی منتان کردبوو بە شەریک و هاوبەش لە پێشدا بەڕاستی ئەمڕۆ ستەمکاران سزای زۆر بە ئێش دەدرێن. لەولاشەوە ئەوانەی ئیمان و باوەڕیان هێنابوو کار و کردەوە چاکەکانیان ئەنجام دابوو بەرەو بەهەشت بەڕێ کران چەندەها ڕوبار بەژێر درەختەکان و بەبەردەم کۆشکەکانیدا دەڕوات لەو جێگە و ڕێگە خۆشەدا ژیانی هەمیشەی و بەردەوام دەبەنە سەر بە فەرمان و ڕەزامەندی پەروەردگاریان و چاک و چۆنیان لەو بەهەشتەدا سڵاوکردنە ئایا نەتان بینیوە و نەتان زانیوە چۆن خدا نمونە دەهێنێتەوە بە گفتاری چاک و پاک کە وەک درەختی چاک و بەردار وایە ڕەجی بەتوندی داکوتاوە لە زەویدا لق و پۆپەکانیشی بە ئاسماندا بڵاو بوونەتەوە تؤتی ئوکولەها کل حین بإذن ربها ئەو درەختە هەموو کات و دەمێک بەروبوومی پاک و جوان و بێگەردی دەبەخشێت بە ویستی پەروەردگاری جا خدای پەروەردگار ئەم نمونانە دەهێنێتەوە بۆ خەڵکی بەڵکو یاداوەری وەرگرن لە ڕاستیدا دین و بەرنامەی خوددا درەختێکی ئاوا پیرۆزە ڕەگ و ڕیشاڵی خێربەخشە چونکە خاچی زەوی لە داماڵین دەپارێزێت لقوپۆپی بەسوودە سێبەر دەکات گەڵاو گوڵی بۆ داو و دەرمان و ماڵات بەروبوومی بۆ ئادەمیزاد باڵندەکان بە ئاوازی خۆش لەسەری دەخوێن و تەسبیحات دەکەن و دڵخۆشمان دەکەن ئۆکسجین دەبەخشێت هەتا دوایی نمونەی قسە و گفتاری پیس و ناپوختیش وەکو درەختی زۆر پیس و بێسود وایە کە هەڵکێشرابێت و لەسەر ڕووکاری زەوی فڕێدرابێت بە هیچ بارێکدا خۆی نەگرێت بۆ سوتاندن نەبێت بۆ هیچی تر چاک نییە ئەم نمونەیەش ئاماژەیە بۆ هەموو سەرگەردانیەک کە لە دنیادا خێر نەداتەوە لە قیامەتیشدا شوێن کەوتوانیان لە دۆ زەخەوە سەریان دەردەچێت خدای گەورە ئەوانەی باوەڕیان هێناوە پایەدار دەکات لەسەر گفتاری بەجێ و دروستیان لە ژیانی دنیادا لەسرە مەرگ و لە قیامەتیشدا باوەڕی دامەزرا و فریایان دەکەوێت و گفتاریان ڕێک و پێک و دامەزراو دەبێت و بە ئیمانەوە دەمرن لەولاشەوە هەر ئەو خودایە ستەمکاران گومڕا دەکات و ئەوەی پەروەردگار بیەوێت هەر ئەوە پێش دێت و دەکرێت. ئایا سەرنجی ئەوانە نادەیت کە ناز و نیعمەتەکانی خودایان بە حەرام گێڕاوە بۆ گوناه و خراپە بەکاری دەهێن و بوونەتە هۆی سەرگەردانی و تیاچوونی قەومەکەی خۆیان؟ ئەوانە سەرەنجام دەچنە ناو دۆزەخ کە جێگەیەکی زۆر ناخۆشە بۆ نیشتەجێبوون. خودانەناسان هاوەڵ و شەریکیان بۆ خودا بڕیاردا بۆ ئەوەی خەڵک وێڵ بکەن لە بەرنامە و ئاین و ڕێبازی خودا پێیان بڵێ ڕابوێرن و ژیان بەسەر بەرن چونکە بەڕاستی سەرنجامتان بەرەو دۆ زەخە ئەی محەممەد بۆ بەندانم کە باوەڕیان هێناوە بڵێ بانێژەکانیان بە چاچی ئەنجام بدەن و لەو ڕزق و ڕۆزیەی کە پێمان بەخشیون ببەخشن بە نهێنی بۆ ئەوەی ڕیا و ڕووپامایی تێکەڵ نەبێت و باشکرا بۆ هاندانی کەسانی تر پێشەوەی ڕۆژێک بێت نەکڕینی تێدایە نەفرۆشتن تا بەهۆی پارە و سامانەوە خۆتان دەرباز بکەن نەدۆستایەتیشی تێدایە تا دۆستان و هاوڵان هەوڵێک بدەن. خودا ئەو زاتەیە کە ئاسمانەکان و زەوی بەدیهێناوە لە ئاسمانەوە بارانی باراندووە و بەهۆیەوە بەروبوومی لە ناخی زەوی بۆ ئێوە دەرهێناوە هەروەها کەشتی لە دەریادا بۆ ئێوە بارهێناوە تا بە فەرمانیە و زاتە بڕوات بەسەریەوە هەر خدایە بەدیهێنەری ئەو مادە سەتایانەی کە کەشتی لێ دروست دەکرێت ئەرە و زاتەیە بەدیهێنەری وزە و ئا و هەوا تا دوایی هەروەها ڕووبارەکانیشی بۆ ڕام کردوون کە جۆرەها سوودیان هەیە بۆتان خۆر و مانجیشی بۆ ڕام هێناون کە بەردەوام لە چەرخ و خولدان شەو و ڕۆژیشی بۆ خزمەتگوزاری ئێوە ڕام هێنا لە هەرچی شتێک داواتان کردبێت و پێویستان بێت پێی بەخشیون خۆگەر ناز و نیعممەت و بەخششەکانی خدا ژمارە بکەن ناتوانن بیان ژمێرن بەڵکو یەک نیعممەد ناژمێردرێت ئەوەندە لق و پۆپی لێ دەبێتەوە بەڕاستی زۆربەی ئینسانەکان زۆر ستەمکار و خودا نەناس و سپڵن بەیاد بهێنە کاتێک ئیبراهیم نزای کرد و وتی پەروەردگارە باڵی هێمنی و ئاسایش بچێشە بەسەر ئەم شار و وڵاتەدا و خۆم و نەوەکانیشم بپارێزە لەوەی کە بتەکان بپەرستین. پەروەردگارا بەڕاستی ئەو بتانە زۆر کەسیان گومڕا کرد و زۆر خەڵکیان سەر لێ شێواو کرد جا ئەوەی شوێنی من بکەوێت و بە گوێی من بکات ئەوە بێگومان لە پێی ڕەوانی منە ئەوەشی کەلێم یاخی دەبێت ئەوە بێگومان تۆ زۆر لێخۆش بوو مهرەبانیت. پەروەردگارە، بەڕاستی من هەندێ لە وەچە و خێزانم لە دۆڵێکی وشکی بێ کشتوکاڵدا جێنشین کردووە لە پاڵ ماڵە پیرۆزەکەتدا لە پاڵ بەیت الحەرامدا، پەروەردگارە، بۆیە لێرە نیشتەجێم کردن تا بە چاکی نوێژ و خوداپەرستی ئەنجام بدەن، جا داواکارم دڵی هەندێک لەو خەڵکە کەمەند چێژ بکەیت بۆ لایان و لە ڕزق و ڕۆزی جۆراوجۆر بەهرەمەندیان بکەیت، بۆ ئەوەی سوپاسگوزاری بکەن پەروەردگارا بەڕاستی تۆ دەزانیت چی دەشارینەوە و چی ئاشکرا دەکەین لە کار و کردەوەمان و هیچ شتێک لە زەوی و لە ئاسماندا لە خودای گەورە پەنها نابێ سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە لە تەمەنی پیریدا ئیسماعیل و ئیسحاقی پێ بەخشیم بەڕاستی پەروەردگارم بیسەری دوعا و نزا. پەروەردگارا لە خۆم و دایک و باوکم و ئیمانداران خۆش ببە، لەو ڕۆژەدا کە لێپرسینەوە بەرپا دەبێ. ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، وا گومان مەبە کە خودا بێ ئاگایە لەو کار و کردەوەیەی ستەمکاران دەیکەن. بەڕاستی خودا سزاکەیان دوا دەخات بۆ ڕۆژێک کە چاوەکانیان تێیدا ئەبڵەق دەبن. جاری واش هەیە هەر لە دنیادا ستەمکاران ڕیسوا دەکات و تۆڵەیان لێ دەسێنێت. بە پەلە و شپرزەییەوە دێن، سەریان بەرز کردۆتەوە و لە ترس و سامناکی ئەو ڕۆژەدا چاویان ناتروکێت، دڵەڕاوکێیانە و دڵ و دەروونیان بەتاڵە و هیچ حاڵی نین، ئەی محەممەد، خەڵک بترسێنە و بێداریان بکەرەوە لەو ڕۆژەی کە سزا و ئازار یەخەیان پێ دەگرێت. جا ئەوانەی کە ستەمیان کردووە دەڵێن پەروەردگارە بۆ ماوەیەکی کەم و نزیک مۆڵەتمان بدە بمانگێڕەوە بۆ دنیا تا بەدەم بانگەوازەکەتەوە بچین و شوێنی پێغەمبەران بکەوین بەڵام تازە کار لە کار ترازاوە و گەڕانەوە ئەستەمە بۆیە پێیان دەودرێت مەگەر کاتی خۆی سوێنتان نەدەخوارد کە دنیا بەردەوامە و ئێوە تیا چوونتان نابێت؟ ئێوە کاتی خۆیشی نیشتەجێ بوون لە ماڵ و حاڵ و شوێنی ئەوانەدا کە ستەمیان لە خۆیان کرد و ڕێگەی ئیمان و خودا ناسیان نەگرت بۆتان دەرکەوت کە چیمان پێکردن و چیمان بەسەرهێنان و نمونە و باسی زۆرمان بۆ هێناونەتەوە دەربارەی سەرنجامیان بێگومان خوددانە ناسان پیلان و تەڵەکەی خۆیانیان جێڕا فێڵ و فڕی زۆریان کرد بەڵام هەموو پیلان و فێڵیان لای خوددا ئاشکرا و دیارە بەسەر خۆیاندا دەیشچێنێتەوە هەرچەندە پیلان و فێڵیان چێوەکانیش لەبن بهێنێت. کەواتە وا حساب مەکە ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، خودای گەورە بەڵێنی خۆی بۆ پێغەمبەران ناباتە سەر بە سەرخستن و مانەوەی بەرنامەیان لە دونیادا و سەرفرازی هەمیشەییان لە بەهەشتی بەریندا. چونکە بەڕاستی خودا باڵا دەستە و خاوەنی تۆڵەیە لە ستەمکار و خودا نەناسان. لە ڕۆژێکدا کە ئەم زەویە دەگۆڕێت بە زەویەکی تر و هەروەها ئاسمانەکانیش دەگۆڕێن بە شێوە و شێوازێکی تر و هەموو ئەو خەڵکە دەردەکەون و ئامادەن لەبەردەم دادگای خدای تاک و تەنها و بەدەسەڵات و خەشمگیر لە کافران لەو ڕۆژەدا تاوانباران و گوناهکاران دەبینیت کۆت و زنجیر کراوەتە دەست و پێ و گردنیان و بە یەکەوە بەستراون کراسەکانیان لە قەترانە کە ماددەیەکی ڕەشی بۆن ناخۆشە و بە خێراییش دەسووتێت و بڵێسەی ئاگریش ڕوخساریانی داپۆشیوە، زۆر لە سەخڵەتی دان. ئەم تۆڵە سەندنە لە ستەمکاران بۆ ئەوەیە کە خودا پاداشتی هەر کەسێک بە گوێرەی ئەوەی کردوویەتی بداتەوە، چونکە بەڕاستی خودای گەورە بە خێرایی لێپرسینەوەکان ئەنجام دەدات. ئەم قورئانە ڕاگەیاندنێکە بۆ خەڵکی بەگشتی تا بەهۆیەوە وریا بکرێنەوە و ئامۆژگاری پێوەربگرن بۆ ئەوەی بزانن بێگومان ئەو زاتە خدایەکی تاک و تەنهایە هەروەها بۆ ئەوەیە کە خاوەنی بیر و هۆشەکان یاداوەری وەربگرن و تێفکرن لە هەوڵی ئەوەدا بن خۆشیان و خەڵکیش لە سزای دۆزەخ ڕزگار بکەن